بسم الله الرحمن الرحیم خۆشحاڵین جارێکی کە لە خزمەتی ئەوی بەڕێز شا دەبین بە خزمەتی ئەوی بەڕێز شا دەبینەوە لە زنجیرە بەرنمەکانی چیرۆکی سەرکەوتن لە ڕادوی ڕووناکی بابەتی ئەم جارشمان تەواوکەری بابەتی پێشووە هوەری هەڵسو کەوتکردن لەگەڵ خەڵکە چۆن بتوانین لەگەڵ خەڵکە تعاملێکی وا بکەین کە بتوانین لە ژیانە ببینە باشترین هاوڵاتی و چاکترین کەس لە ئەم دنیادا لەم بوونەوەڕدا چۆن تعامل لەگەڵ خەڵکاکەین خاڵی یەکەم و دووەممان باس کرد ئێستا دەچینە سەر خاڵی ئە بۆ دووبارەکردنەوەی ئەو خاڵە خاڵی یەکەممان ئەو بوو ڕێز و تەقدیر بەرامبەر ئەو خەڵکە دابنی بۆ ئەوی دەرگای چوونە دڵ و عقلەوە عقلیان بدۆزینەوە چونکە ڕاستی ئێمە لە حڵلقەی پێشوە زنجێری پێشوە باسی ئەومان کردکە بەڕاستی بۆ ئەوەی بتەوێ لەگەڵ ئینسانا تەعامول کەی دەبێت تەعامول لەگەڵ عاتیفەیە بکەی واتە عاتیفەی بجوڵێنی پێش ئەوی بچێتە ناو فەلسەفە و مەنتق و عقلەوە خاڵی دووەمیان کە باسمان کرد لێ بوردەی و گەڕان بە دوای عزدا بۆ بەرامبەرەکان ئێستا دین سەر خاڵی سێهەم بۆ ئەوی بتوانین بە باشترین شێوە و بە ئاسانترین شێوە بچینە ناو دڵ و عقلی خەڵکی بەرامبەرەوە خاڵی سێهەم بازی کە دەڵێ تێبگە لە بۆچوون و تێڕوانینەکانی بەرامبرت هەموو کەس باوەڕی وایە کە لەسەر حەق و ڕاستیە، بۆچوونەکانی مەنتقی و واقعین، چونکە هەر کەسێک قسە ئەکا قەناعەتی وایە لەسەر حەقە، ئەگەر دڵنیا بوویت لە ڕاستی و دروستی بۆچوونەکانت، دڵنیا بوویت بەرامبەرەکەت هەڵەیە، هەوڵ بدە لە تێڕوانین و بۆچوونەکانی تێبگەیت و وەریگریت، واتە جاری وا هەیە ئێمە لە مناقەشە، لە مجادەلە، لە. بە ئینجا پاشان خاڵێکی تر کە ضرورە بیزانین بەکەم سیرکردن و گاڵتەکردن بە بچووی بەرامبەرەکەت پاڵت پێوە دەنێت بۆ پاڵی پێوە دەنێت بۆ ئەوەی بەرگری بکات و کۆڵدات و ئامادە نەبێ حەق وەرگێت جاری وایە تۆ گاڵتە بە بۆچوونی ئەوەکەی جاریواە لە کۆڕێکا لە کۆبوونەیەکە لە ئیش و کاری دەستگایەکە دانیشتون پێکەوە کۆبوونەی کۆبوونەی دەستگاتان هەیە یاخود ئۆرگانتان هەیە یاخود شەریکەتان یا قوتابخانەتان یا هەر شوێنە کە تۆ کاری تێدا دەکەی جاروایە بەرامبەرەکەت بۆچوونێ دەرەبڕێ بەڵام تۆ بۆچوونەکەی ئەو قەنەعاتە دوایە مەسە لە ئاستی پێویستانە چاک نییە باش نییە بۆی ناکرێ بە باوەڕی پێ بکەین ناکرێ وەکەڵێ ناکرێ گاڵتەی پێ بکەین بەڵام ئەکرێ بۆی ڕاستکێنە بۆ شوازی کە ئێمە پێویستمانە خاڵی چوار هەم ئەوەیە بگەڕێ بە دوای خاڵی لەکچوونی نێوانەکانتانە هەمیشە خاڵی لەکچوو هەیە لە نێوان هەموواندا با لێوە دەستێ بکەیت تەسکی تەرکیز بخەینە سەر ئەو شوێنانەی ئەو خاڵی کە من و بەرامبەرەکەم تایەتیم تایە مشتەرەکن تایە هاوبەشین چونکە هەرکە خاڵی هاوبەشمان دۆزیەوە دوایی وردە وردە بەرەو ئەتفەڕا بەرەو سۆزەڕا بەرەو یەکانگیری ڕا لەگەڵێکا بۆیە یەکسە نابێت تەرکیزکەینە سەرچی سەرخاڵی جیاواز و ناکۆکی نێوانمان وامان لێ بکاتە یەکسەر لەو یەکەم خاڵمان لە چی و دەست پێ بکەین لە خاڵی خاڵی ناکۆکۆ دەست پێ بکەین زۆر باسی خۆت و بەرژەوەندی خۆت بکەن بەڵکو شتێ بکە کە بەرژەونی هاوبەشتریە زۆر جار خەڵکمان هەیە دانیشتۆ لە مەجلیسا هەر باسی خۆیەکە من کاتی خۆی ئەمەم کرد ئەو سەرکەوتنم کرد ئاوا پرۆژەکانم جێبەجێ کرد مەسە ئەوەندە خانوم هەیە یعنی کۆمەڵێ بەرژەوەندی خۆی باسەکە یاخود دەمەوێت لە داهاتوە فلانە بەرژەوەندی ئاوا بێ چونکە ئەو کەسی کە مقابلی وکڵێت تۆ دانیشتووە یا قسەد لەگەڵاکە هەست بە بۆچوونەکانی تۆکە لە هەست و مەشاعری تۆ تێئگا ئەزانێ ئایا بەرژەوەند خوازی یاخود چییە مەسلحەتی کێتێ مەسلحەتی کۆمەلگاتێ بۆیە دەبێ بگەڕێن بە دوای خاڵی چییە خاڵی لێکچووە بۆ ئەوەی ئێمە زوو بگەینە دڵی بەرامبەرەکەمان. خاڵی پیانجەم کە زۆر زەرورە ئێمە هەموو کەسێ بە تایبەتی بۆ کەسانی کە مامۆستان بۆ کەسانی کە داعین لە ناو کۆمەلگادا بۆ کەسانی کە خۆیان بە دکتۆری کۆمەلگا دەزانن پێویستە پیاهەڵدان و سوپاس و ستایشی ڕاستگویانیان بە بەردەوام هەبێت هەرچەندە بەرامبەرەکەت خراپ بێت جا بە پێش ئەوە بڕێنە سەر ئەوە خی گەورە بەو عظیمی بەو عظیمەی خۆی خی گەورە بەو هەموو ڕحمەی خۆی خی گەورە فەرمەچی لە ئین شەکەرتم لە ئەزیدەن نەکەم خی گەورە ئەفەرمێ ئەگەر شکرانە بژێری نیعممەتەکانی من شکرانە بژێری من بن سپاسم بکەن منش بۆتان زیاد دەکەم کەواتە شتێکی طببیعە مرۆڤ بەم سادەی خۆی بەم بچووکی خۆی بەم بوونی نەفسیەت و کۆمەڵەت کۆمەڵێ نەزەعاتی شخصی لەناو داخلی خۆیان پێویستی بەچی هەبێ پێویستی بێ پێ هەڵدان و سپاز بێ بۆیە هەرچەندە بەرامبەرەکەت خراپێت دڵنیا بە سیفەتێکی چاکی هەیە بۆ پێڵدان ناکرێت تۆ کەسێت تعاملی لەگەڵا ئەەکەی هیچ سیفەتێکی چاکی تیانە بێت بۆیە ئەبێ هەوڵ بدەی ئەو سیفەت چاکەی بدۆزیتەوە پێش ئەوەی باسی چی بکەی باسی سیفەتە خراپەکانی بکەیت زۆر جار لە قوتابخانەکانە لە ئاستی ئاستە ڕۆشنبیرەکانە جاری وە هەیە مامۆسا کە پێشوازی لە دایک و باوکی مناڵ دەکا کە دێن بۆ لای پرسیاری لەکەن یەکەم شت باوەساکە هەندێک لە هەڵە یعنی هەندێکیان هەڵی وا ئەەکەن یەکسەر لە چیوە دەستپێکەن لە خاڵی سلبی مناڵەکەەوە دەستپێکەن وایلەکەن دایکەکە هەر لە دومجارە یاری دیا باوکەکە تااقەتی چی نییە تااقەتی پرسیارکردنی دومی نییە تااقەتی نییە بپرسێ ئایا کوڕەکەی باشە کچەکەی باشە چەند بەسە ئیجاباتیە چەنە سلبیاتیە بۆیە دەبێ ینی ئۆکڵێ ڕجامان وایە لە دایکان و باوکانی خۆشەویست هەمیشە لە چاکەوە دەست پێ بکەن هەمیشە ئیجابیاتی مناڵەکە ئیجابیاتی ئەو کەسانی کە تعاملیان لەگەڵا ئەەکەن بیخەنە ڕچونکە دڵنیا بە کە شوێنێک هەبێ ئەفوسیفەتێک هەیە کەچی بێ کە ئێمە ئێمە ئەتوانین پێ هەڵدەین و سپاسی پێ سپاسی لەسەر بکەین ئەو کارەش کە دەیکەین، ئەو سوپاسەی کە بۆ موقابیلەکەمان ئەیکەین، بۆ بەرامبەرەکەمان ئەیکەین، بۆ ئەو کەسەی کە تەعامولی لەگەڵا کرد، چونکە ئێمە ئەمانەوێ دەرگای چوونە ناو دڵ و عەقڵی بدۆزینەوە، بۆیە ئەبێ چی بکەین؟ ئەبێ ڕاستگۆیانە بیکەین، دوور بێ لە دووڕۆیی و نیفاق. ناکرێ من لەلای بەڕێوەبەرەکەم، لەلای مەسەلەن بەرپرسەکەم، لەلای ئەو کەسەی کە ئیش و کاری منی کەوتۆتە دەست، یا تەعامولی لەگەڵا ئەکەم ڕۆژانە، یا لە خواری بنشێ حەتتا لە پۆست و لە کۆمەڵەشتا، بێم چی لەگەڵا بکەم؟ بێم ناڕاستگۆیانە وەکەڵێ ینی دوو ڕوو بم لەگەڵە لای لای خۆی باسی چاکەی بکەم لە لای خەڵکی تر باسی خراپەی بکەم خاڵی شەشەم کە بۆ ئەوەی بتوانین دەرگای چوونە ناودڵ بدۆزینەوە دەرگای چوونە ناودڵ و عقل بدۆزینەوە قسە لەگەڵ هەست و ناخە بەرز و پاکەکانە بکەم لەوانەیە ناخە بەرزەکان بەرەو نامان چن وردەوردا احتیمالەیە قۆناغەکان وامان لێ بکە قۆناغەکانی تەمەند مەشاکیلەکانی ژیان وامان لێ بکە هەر بمێنە تۆ تیامانا بەرز و نزمەکە بۆیە قۆناغێ لە قۆناغەکانی تەمەن ئەبینی بەرز سیفەتی مەسەلە بۆن ور چاخوازی جیمەنی سیفەتی بەخشین سیفەتی تعاملکردن لەگەڵ خەڵکە سیفەتی لە خەڵک حاڵی بوون سیفەتی ئیجابی بوون بەرامبەر خەڵک سیفەتی گومانی چاکبردن بە خەڵکی ئەم سیفەتانە ئەکرێ ڕۆژێ لە ڕۆژان بەرز و نزم بکە و ئەکرێ بۆیە بەڵام ناکرێ لە ناو بچن واتە ناکرێ ئەم سیفەتە بە قەتعی لە ناو ئەو مرۆڤ چی بێ لا بچێ بۆیە ئەبێ ئێمە قسە لەگەڵ فیتڕەتی ئینسانە بکەین پیاڵگە فەرمێ یولە دوور ئینسان و على الفیتڕە دڵنیابی لەوە کە فیتڕەتێکی پاکی هەیە ئەو بۆیە ئەبێ ئێمە قسە لەسەر لەگەڵ ناخەکەیان بکەین کە دەخەناخەی عاتفەیەکی پاک و بێگە دیتیان لایەن و سیفەتی مرۆڤایەتی مرۆڤ بدوێنین هەمیشە کۆمەڵە ئێمە وەکو مرۆڤ کۆمەڵە سیفەتمان هەیە تایەک یەکەگرینەوە من ڕاستگۆم مقابلەکەم لە ئەمریکا لە ئەوروپا لە کەنارێ لە کەنارەکانی دەریا لەکڵێ لە مالیزیا لە لە ئەفریقا لە ئەمریکای لاتین ئەکرێ ئەوش لەوەیە کوچی بێ ڕاستگۆ بێ ئەمە سیف ڕاستگۆ بێ مەسە دڵسۆز بێ بە بەزەی بێ بەرامبەر خەڵک ئەمە کۆمەڵە سیفەتە کە ئەگەر دینیش نەبێ لە حاڵەکە ئێمە وەکو مرفتیا چێبینەوە تایەکە گرینەوە بۆیە دەبێ ئێمە ئەو ناخە بدوێنین ئەوەی چونکە هەر کاتێ ناخی مرۆڤمان دوان ئەوەی کە ئێمە تەوەقع ناکەین چیەکەین دەستمان ئەکەوێت سەرکەوتو نابیت ئەگەر بە ڕاست و گۆیانە و دڵسۆزانە ئەو کارانە نەکەیت ئەو کارانی پێشو کە باسمان کردن یعنی ڕۆژە لە ڕۆژان ئەگەر من بە دووڕووی باسی چاکەی خنەفەرێکم کرد لە پاڵ خۆیان ڕۆژە لە ڕۆژان نیفاقی من دەرەکەوێت لە شوێنێکی کە لە ڕێگەیەکی کە بەگاتەوە بە ئەو کەسەی کە من تەزویرم لێ کردووە بۆیە ئیشی ساختەکاری ئیشی تەزویر ئیشی وەکەڵێ ئیشی نادروست زووتر ئاشکرا ئەبێت خاڵی حوتەم محاولە بکەین بۆ ئەوی بچینە ناو دڵی خەڵکەوە هەمیشە ناوی کەسەکان لەبەر بکەین خۆشەویستترین ناولامان ئەو ناوەی کە هەمیشە لە بیرمانە لەسەر لەسەر سفرە لە بازار لە خوێندن لە هەموو شوێنەکان لە بیرمانە بۆ یە کاتێچینە بەردەمی ئاوێنە یەکسەر و کەس دەموچای و کەسەشمان دێتەوە خیاڵ کەواتە ناوەکان لە بەرکەوت چەند بارە بەکاریان بێنە لە کاتی گفتوگۆ قسەکردە کەسی بەرامبەر بەو نە بە جوانترین ناو بەو پەڕی خۆشەویستی و هەڵسکەوت لەگەڵا دەکات چونکە بۆ کاتێ تۆ گەگەشتی بەر نەفری وامان هەیە دەجار نەفری ئەبینە پ جار نەفری ئەبینێ ئێستش ناوەکەی بۆ لەبەر ناکرێت بۆیە جاری وایە کە ئەگا پێی لەوانێت تووشی چی بێ تووشی ئحراجی بێ جاری وایە تەلەفونێکت بۆ دێ تۆ سیرەکەی و تەلەفونە لای خۆی خۆی زۆر بە مهمی مەزانە کە تۆ تەلەفونەکەی تۆ یعنی خەز نکردووە ڕفیقێتی خۆی بە دۆستی تۆزانێ لەوانەیە لای خەڵ خۆی بە تۆ هەڵکێشابێ وتێتی بەسەمەەن ئەم کەسە ڕفیق و دۆستمە بەڵام دوای ئەوەی کە تەلەفونێ نامەیەک لە کاتێکە کە ئیشی پێتە تەلەفونێکی بۆ نێرێ بۆکە توش ئەڵەی بێ زەحمت جەنابەت کی بۆیە ئەلم حاڵەتا پێویستە ئێمە ناوی کەسەکان چی بکەین ناوی کەسەکان لەبەر بکەین زۆر مهمە بۆ مامۆسا بۆ داعی بە تایبەتی ئەو کەسانی کە لە کۆمەلگا دەیانێت کەسانێکی کۆمەڵایەتی بن ببنە قدووە لە ناو خەڵکە پێویستە ناوی کەسەکان چی بکەن ناوی کەسەکان لەبەرکەن و مححاولەکە لە بیران نەچێتەوە ئەمەش بە تەمرین و ڕاهێنانە بێ وردە وردە ئەو ناوانە ئەبێ بیڵیتەوە لە بەرخۆتەوە و دووبارەی کەیتۆ چەند بارەی کەیتەوە هەتاوەکو لە مشتا خەست دەبێت و ئەمێنێتەوە خاڵی هەشتم کە باسی ئەکەن بۆ ئەوەی بتوانین ئێمە بچینە ناو دڵ و عقلی بەرامبەرەکانە هەمیشە پارێزگاری لە زەردەخەنە بکە خەندە زەردەخەنە پێکەنینی ئۆکەڵێ ئاسایی بەرامبەر هاو هاوڕێکەت هاوکارەکەت ئەوەی کە خەڵکە قسەی تعاملی لەگەڵاکەی نیشانێکی بێدەنگیە ئەوانەی لێی تێدەگەن کە خۆشت دەوێن و ڕێزیان لە دەگریت هەمیشە مقابلەکەت کە کاتێ پێکەن تۆ بیانە بەرچوی خۆت تۆ مامۆستایەکی داعیەکیت بەڕێوەبەری قوتابخانەیەکی بەڕێوەبەری دایرێ لە دایرەکانی دابدەستگە ئەهلی دیاحۆیا ئۆکەلە گشتیت بێنە بەرچوی خۆت کاتێ زەردەخەنەیە بەرامبەر مۆزفیەکەی بەرامبەر قوتابیەکەی بەرامە چەند دڵخۆشە بێت خەندە جوانە کاتێک دڵخۆشیت بەڵام جوانترە کاتێک کە دڵت ناخۆش و دڵتەنگیت خەندە جوانە کاتێک کە براوەیت و سەرکەوتویت بەڵام جوژنگە هەموو کەسێ لە کاتی سەرکەوتنا دڵی خۆشە هەموو کەسێ لە کاتی سەرکەوتنەوە کەڵێ هەموو گیانی پێکەنێ هەموو عزاکانی جسمی هەموو پارچەکانی لاشەی چییە پێکەنێ بەڵام جوانترە کاتێک کە تۆچی بوویت تووشی شکست بوویت کاتێک کە لەو پەڕی شکستیایت کە سەبر و ئارامی لەلا براوە بۆیە سەرکە ئەو کاتە مهمە کە تۆ سەرکردەکەوتیت و خەندە لەسەر لێوتە و لەسەر دەموچاوتە خەندە جوانە کاتێک کە وەردەگریت هەمیشە ئینسان کە کاتێ شتێ ئەبخشێ بە خەندەوە بیبەخشێ باشە نەک دەم و چاوی مۆنکە تۆ کە کاتێ زەکات ئەدەی من کە کاتێک کتێبی ئەدەی بن هەدی ئەدەی بە من شادێ ئەدەیتە بن ئەوکەڵێ سەدەقە ئەدەی بە من ئەبێ ڕووت خۆش بێ وابزانی تا کە وەکەڵێ ڕاستە هەدێ بەس وازانین تا ئەمە وەکەڵێ دڵخۆشی بە ئەو دڵخۆشیە لەسەر چی یابێ لەسەر کردارەکان تا دیار بێت بەڵام جوانترە کاتێک وەکوتم کاتێک کە ئەیگری چەند دڵە خۆشە کاتێک کە ئێمە یەکێک هەدیەکی گەورەمان بۆ دێنێ چەند دڵمان خۆشە بەڵام کاتێکیش ئەبخشین بە هەمان شێوە دەبێت دڵمانۆکو چی وابێ وەکەوە خۆش بێت کاتێ بێنە بەرچوی خۆت کاتێ لە ناو مەسە 200 کەسا تۆیان هەڵبژاردو هەدێک دەدەنی شەهادەیەکی ڕێزدێنانە یا هەر دیارەکە کە دەنێ چەند دڵت خۆشە وەرێگریت بۆیە دەبێ بە هەمان شێوە چی بکەیت بە هەمان شێوە دڵخۆش بکاتێک کە دەبەخشی پاش ئەو خاڵانە بۆ ئەوی بتوانین دەرگای کەڵێک کلیلی دەرگاکە دەرگای دڵەکان بکەینەوە ئێستا دێنە سەر هوەری قسەکردن و قایلکردن چونکە ئێمە بە هوەری قسەکردن و قایلکردن دەگەینە ئەوەی دەرگای کێ بکەینەوە دەرگای دڵەکان بکەینەوە پێش ئەوە بڕۆمە سەر بنەماکانی سێ تێبینی بچووک باسەکەین ئەوەی ئەبێتە هۆی تێگەیشتنی مرۆڤەکان لە یەکتری قسەکردنە و هەر قسەکردنە هۆکار یەکەمی پەیوەندیە تۆ بێنە بەرچوی خۆت لە ناو پاسەکەیت کەسێ دێتە پاڵت پێکەوە قسە ناکەن هەتاوکو ڕەحلەکە تەواکەن دوو سعات سێ سعات لە تارێ سیارێکە لە تارێکا بن بەس یەکەم جار هەر ئەوەندەیە قسەتان کرایە بێکۆ ئیتر دوای ئەوە تعاعرف دێتە وڵە دێتە پێشەوە یاخود کۆمەڵێ لەوانەیە لەوانەیە کۆمەڵێت پەیوەندی تر دروست بێ کە لەوانەیە کەڵێ لە هزار مەوعید و مەوعیدکاری تەسیری هەبێ بۆیە ینی من لە دەورەیەکی پلین استراتیژیا لە شوێنە لەم شارانەی سنووری پارێزگای سلێمانی دەورەیەکمە بوو یعنی باسی ئەم پەیوەندی دروستکردنەمان کرد کە کەسی کۆمەڵایەتی وامان هەیە یەکێک لە بەشدار بووە هەڵساوتی برادێکم هەیە دایکێڵە گیرم خواردۆ بەدەستەوە کە سواری پاسە بێ ناگەنە شوێنی خۆی ناوی هەموو وەکەڵێ ناو ژمارەی تەلەفۆنی هەموو ئەندامەکانی وکەڵە هەموو سەرنیشینانی ناوچی ناو پاسەکە بۆ خۆی دێنێتەوە دەستەکە بە تەلەفۆن و تعاونکردن لەگەڵیان بۆیە کاتێ هوەری قسەکردن فێربووی چاکترین پەیوەندی دروست دەکەیت لە کوێ پێویستە قسە بکەی لە کوێ پێویستە تعاعرفکەی لە کوێ پێویستە پێ بکەنی لە کوێ پێویستە وڵە دڵت ناخۆش بێ ئەمانە کۆمەڵێ هوەرن کە ئەبێ ئێمە فێربین و ئەوەی دەتەوێت بەدەستی دێنی کاتێک کەچی کرد کاتێک کە توانیت لە ئەتەکێتی قسەکردن تێبگەیت زۆرترین وشە کە مرۆڤەکان بەکاری دێن حتمما چیە وشەی چییە ئەنایە هەر وشەی ئەنایە وەکو جاری پێشوش باس ناکرد وشەی ئەناب و شەیتانی لە بەهشت ێنایە دەرەوە بۆیە ئەم وشەی ئەنایە دیکتاتۆریە دروستەکە زۆرتری قسەکانیان لەو چارچەوەدایە تۆ ئەگەرەتوێ کاریگەرت لەسەر خەڵکانی دەوروبەر دەبێ کاریگەرت لەسەر خەڵکانێک هەبێکە دەتەوێ پێیان بێنی لە دوا ڕۆژە ئەبێ واز لە وشەی من بێنیت واز دەوە بێن بە خەڵکی کە بەکاری بهێن ئێستا دەچینە سەر بنەماکانی هوەری قسەکردن و قایلکردن یەکەم شت کە مهمە بۆ ئێمە ئەگە تێبینیکەی خی گەورە دوو گۆ یەک زمانی پێداوین کەواتە ئەمە نیشانەی ئەوەیە کە کەم قسە بکەین و زیاتر گوێ بگرین و کە کاتێک گوێریشمان گرت بە تەرکیزەوە گوێ بگرین وانی بە گوێپێدانەوە گوێ بگرین خەڵکی واتەیە دەم و چاوەکەی لە لای تۆیە چاویست لە تۆیە چاوی لە چاوتە قسەت قسەی بۆ ئەەکەی بەحساب لە بەردەم تاوەساوە بەس دوای چارەکێ یا دوای پێنج دقە یا دوای ئەو مدەتێک کە سیرەکەی بەلاشە لە لای توێ بەڵام بە ڕۆح لە شوێنێکی کە خەریکی وەکەڵێ کۆمەڵە پرۆژەی تر جەبەجێەکە هەموو بیرۆکەیەک ئەکرێ بە وشەی چی دەستپێکا بە وشەی بچوک دەستپێکە ئێمە یعنی ئێمەی خەڵکی ئێمە کە بە تایبەتی منطقەی شەرق ڕۆژەڵاتی ناوەڕاست هەمیشە شتە بچووکەمان لە ئۆکەڵی بێڕێزە ینی نرخی بۆ دانانین مەعل علم بەشتە بچووکان و ئێمە جوانین بەشتە بچووکان و ئێمە سەرکەوتو ئەبین بۆیە هەتا قسە زۆر بێت هەڵە زۆرە بێت ئەوە قاعدەیەکە گرنگی گوێگر کاتێک کە مەواز لێ دێنێت لەگەڵ خۆت قسە بکەیت کاتێکە گوێگریشی گوێگریشی بە گوێگرێکی باشی بۆ بەرامبەرەکەت هەوڵ دەدات قایل بکات و هاوڕا بە حاولەکە ئەو کەسی کە گوێ تۆ قساکەی گوێی گرتو یا تۆ گوێ لەو گرتووە مەحاولە ئەک کەچی بێ جاری کە ئەش گوێ بگرێتەوە بۆ تۆ چونکە بە هەمان شێوە چۆن تەعامل لەگەڵا خەڵکاکەی خەڵکیش وەها تەعاملی لەگەڵاکە خاڵی دووەم بۆ ئەوەی بیزانین کە هوەری قسەکردن و قایلکردن تا چەندێ مهمە دوور بە لە مناقەشە و مجادلە مناقەشە و مجادلە شەڕێکی دۆڕاوە کەس تای دەسەکەوتو نابێت تۆ کە کاتێ مناقەشە لەگەڵ خەڵکاکەیت بە خەڵکیش ئامادە نییە خۆی بدا بە دۆڕان لەبەر خاتی قسەی جەنابن بۆیە بەڵگەی زۆر ڕاست و سەرنجڕاکێش و زانستی هیچ کەڵکی نییە ئەگەر بەرامبەرەکەت بڕیاری لەسەر جیدالدا بۆ ئەوەی گفتوگۆ نەبێتە مجادلە هەوڵدە بە تاک لە شوێنی لە شوێنی تاکە قسەی لەگەڵا بکە واتە شوێنێکی چۆڵ بێ بۆ ئەوەی تعاملەکەتان تعاملێکی طببیعی بێ ووا هەستکە بە فعلی تۆ بەرژەوەندی ئەو دەبێت. خاڵی سێهم بانگەشەی تەنها حقت لای من مەکە واتە وادامەنێک کە تەنها حقیقت لە لای تۆیە چونکە تۆ کەوات وت ئەو کاتە بیر و بۆچوونەکانی خۆت زۆر بە پیرۆ سیرەکەیت بە یاسا سیرەکەی بە یاسایی سەپێنی بەسەر چیا بەسەر بەرامبەرەکانتە بۆیە ئەگەر دەتەوێت هونەری قسەکردن و قایلکردن فێربیت وە بتانی قایق هەڵ قایلکەی وەکەڵێ قسەی طبیعیان لەگەڵاکە قسەیەک بێ کە بچێتە ناودڵەکانیانەوە دەبێ بویر و بۆچوونەکان بە یاسا و بە یاسا و وکەڵە دەستور حساب نەکەین ئەگەر بیرۆکەیەکیش ڕاست بێت بەڵام هەوڵدا هەوڵدا بەڵام هەڵە دەکەی دەگەڵاندا دڵنیا بە هەندێک جار نەک دڵنیا بە هەمیشە ئێمە هەڵاکەین پێ کە فەرمێ کل بەنی ئادەمی خەتا و خیر خەتائینە ئەتەوابوون یا بەو شێوازی کە ئێماوانێ زۆر لە بیرۆکە بۆچوونەکان هەڵن جاری وایە تۆ دانیشتیت قسە لەگەڵ بەرامبەرەکاتێ زۆر تاکیدی لەو ڕووداوی کە تۆ بینیوتە لەو حادیسەی لەو کتێبەی لەو دێڕی کە تۆ خوێندوتەتەوە بەڵام کە کاتێ سیرەکەی بەرامبەرەکەش حەقی لایە بۆیە هەندێ جار یعنی هەندێ جار جاری وایە لەوانێ دوو حەق بێ من یعنی یعنی قسەیەکی بچووکتان بۆ گەڵمەوە هەشتاکان لە مناقەشەی نێوان دوو مامۆسای بەڕێزدا بووم ئەنی زۆر وکڵە مناقەشەکەیان گەرم و گوڕ بوو یەکێکیان تۆزە بکڵە ئاست و پلەی زۆرتر بوو وتی بە بەرامبەرەکەی وتی حەق هەر یەک حەقە بەرامبەرەکەشی لە تەمەنیشا لەو کەمتر و لە علمشا تقریبا ناتوانم بڵە لەو کەمتر و بەڵام ئەوتی نا حەق دوو حەق هەندێجار ئیتر بوو بە مناقەشیان لەو بینە دوایە وتی چۆن نەزانانی حەقیقەوتی ئەوە نە پێ سەم کاتێکە بانگەشەی جیهادی کرد بۆ سەر جوولەکەکان فەرمووی کەس نوێژ نەکا لەوێ نەبێ هەندێکیان کرد هەند شیانەی کرد پێ هەردوو کیشانی بە حەقدانە کەواتە ئێمە هەمیشە نابێ قەنەعەت ماوا بێ هەڵک کەڵێ ئێمە هەڵە ناکەین قەنەعەت ماوا بێ حەقی مطلق لە لای ئێمێ چونگە حەقی مطلق لە لای هیچ کەسێک نەبێ نییە خاڵی چوار هەم کە ئێمە باسی ئەەکەین ئێمە باسی ئەەکەین خاڵی چوارم دەستەواژەی جوان و ناسک بەکاربێن دەستەواژەی مەسە ئەو دەستەواژانەی سپاس پیرۆزبایی سەرخۆشی داوای لێبوردنەکەین کاریگەری زۆرە بێت لەسەر دڵ و دەرونی بەرامبەر دەکرێت کاریگەری ئەم دەستەواژانە زیاد بکرێت بەچی بە زیادکردنیکی کەم یعنی کەمی وکەڵە تەلەفزەکانت دۆکەڵە مححاولەکەی بۆ ئەوەی دەرگای دڵەکە زوو بکەیتەوە ناسکترین کەلیمە جوانترین کەلیمە هەڵبژێری بۆ ئەوەی چی بێ بۆ ئەوی وەکو شفرە کلیلەکان بکاتەوە یا قفلەکان بکاتەوە کەواتە ئەو دەستەواژەی زۆر ناسک و کاریگەرۆک و مەسەلا سپاس بەڕاستی خزمەتێکی گەورەت بە من کرد ئەگە تۆ نەبوویت من ئەو پرۆژەم لە دەستە چوو ئەگەر تۆ نەبوویت لەوانێ من کەوتمایە تا هەڵەوە ئەمانە کۆمەڵێ قسەن کە ئەتوانین نقاتی مشتەرەک لەگەڵ بەرامبەرەکانمانە جێبەجێ بکەین یاخۆی بیدۆزینەوە خاڵی پێنجەم بهێڵە خەڵکی بیرۆکەکە تەڵگر خەڵکی خەڵکی لای ئێمە طبیعەتی وایە ئەگەر بیرۆکەیەکی هەبێ فکرەیەکی هەبێ ئەیشارێتەوە یعنی بەڵام لە ئەسڵا دەبێت چی بکەین دەبێ بیرۆکەکەمان ئاشکرا بکەین بۆچی بۆ ئەوەی ئەو بیرۆکانی کە تایبەتن بە کۆمەلگا هەندی بیرۆکەی ڕاستە کەڵێ ئەمە و قاعدە ئەزانی کە عربیە پندێکی عربێڵە سڕکە ئەسیرکە فەئینتەکە لەم تەبیهی فەسیرتە ئەسیر و کەواتە ئێمە ئەکرێ ئەوانە هەندێک تایبەتمەندی خۆمان هەیە بپارێزین بەڵام ئەگەر دەتەوێت بیرۆکەکەت بژی بیچێنە لە مێشی خەڵکانی تررا با خەڵ بێ بە مەحامی بوویت با خەڵ بێ بە خاوەنی بیرۆکەکە خەڵ دیفاعی لێ بکا مهم ئەوەیە سەرچاوەکەی هەر دێتەوە بۆ لای کێ بۆ لای تۆ پێگە سەیری ئەگەر ئێمە سەیری بەس ئەم داهێنانە داهێنانە بکەیت لە کەونا هەمیشە سەرچاوەکانیان یە کەسە لەوانەیە لە ئەسلی ئیبداعەکانە کە هەیە لە کەونا لەوانە دوو کەس سێکەس کرد بێتێت بە سەیری ئێستا کە دنیا چەند پێشکەوتووە هەرێکە لەو بوارانەی کە کاتی خۆی یەک داهێنانی تیا بووە ئێستا چەند داهێنانی تیا چەند پشکەوتووە چەند پەری پێ دراوە پێگاتەکانی بیرۆکەکەت پێشکەش بکە و داڕشتی کۆتایی با بۆ بەرامبەرەکەت بێت یاعی تۆ فکری بخەرە بەردەستی خەڵکەوە لە مەجلسا لە کۆبوونەوەکانتانە لە شەریکەکانە لە قوتابخانەکانە مەحاولەکە بیرۆکەیەکی سەتایی خەرە بەردەست با خەڵ بێت چی بکە سیاقی بکاتەوە دای بڕێژێتەوە خەڵ بێ بە دیفاعی لێ بکە و بێتە مەحامیەکی باش بووی خاڵی شەشهام دان بە هەڵی خۆت دابنێ و بەهانە مەهێنەرەوە ئێمە هەمیشە کاتێ هەڵەیەکی زۆر گەورە ئەەکەین بەڵام دین بەهانەی بۆ دینینەوە جاریەوە هەڵەکانیش گەورن بەڵام ئێمە ئەبێ محاولە بکەین ئەلی اعتراف و بالخطە فەضیلە چاکترین بەهانە بۆ هەڵەدانان یعنی بۆ هەڵە چاکترین بەهانە کاتێ مە عزر دێنەوە ئەوەی دان بە هەڵەکەی خۆمان نابنێ چونکە هیچ مرۆڤێ بەیەک هەڵا لەست ئۆکەڵێ بەیەک هەڵە ناچێتە جەهنم ئەکرێ وەکوتم جگەل لە شرک ئەگینا ئەتێکگە ئەو کاتە بێ بەلەحیم بەڕاستی یعنی تۆ خانوێ وێنە بەرچاوی خۆت سیرەکەی تعمیرەکەیتەوە تعمیرکردن زۆر ناڕەحەتە جاری وایە تۆ پارەی خانۆکەی تیا سەرفەکەی بەڵام لەوانەیە نەتیجە و خۆشی و لەزەتی چی نەبێ لەزەتی خانوویەکی تا دروستکراوی نەبێت دانان بە هەڵی خۆدا بەڵگەی بەهێزیتە هەمیشە ئەو کەسانەی کە دانانێن بە هەڵی خۆیانە لە قوت و قساکە لە قوت و ئەڵێ من ئەم غەڵەتەم کرد من ئەو بەسەر ئەو لایەنێکی ئیجابی هەیە ئیعازی ئەدا بە مێشک کاریگەری هەیە لەسەر عاتیفە کاریگەری هەیە لەسەر ئازاکانی جسم ئەو کاتە بابەتەکەت والیە بکە بە شێوازی پرسیار بێ کە وەڵامەکەی بەڵێت بێ بەڵام نەخێری بێ بەکارێنا وردە و ڕق لە دڵیا درسەوێ بۆیە تۆ سەیریکە چەند جار کابرا کە پرسیارەکەی بەڵێ بەڵێ بەڵێ بەکاردێنێ وردە و دە عفێکت بۆ درسە بێ بەرامبەری بەس کە کاتێ نەخێر نەخێری بەکارێنا ئەو کاتە لەوانەیە ڕقێ یاخود حەق لە لە دڵیا دروێ کاتێک کە بەرەکەت وت دووشە یعنی کاتێک کە بە بەرامبەرەکەت وشەی بەڵێ چەند جار دەکاتەوە و دووبارەی دەکاتەوە هەست بە هاوبۆچون هاوڕاو ئەوکەڵە هاوبۆچووی لەگەڵ تۆ ئەک خاڵێکی کە کە باکڵە بابەتی کە بۆ ضرورە لەم بابەتا بیخوێنین ئەوش چۆن وا لە خەڵکی دەکەیت ئەوە ئەوە بکەن کە تۆ دەتەوێت من بە حقیقت پێویستە هەندێ بنەما هەبێ ئەمەی تیاجێ بێتەوە کە ئێمە بتوانین بە خەڵک خەڵک وا لێ بکەینە حەز لەو ئیشە بکەن کە تۆ ئەتەوێت یا ئەو ئیشە بکەن کە تۆ ئەتەوێت تۆ بەرهەمەکەی تەوێت یەکەم خاڵکە مهمە لەما بەکاری بێنین وا لە خەڵکە حەزی لە ئیش بێت خەڵک ئێمە بە طبیعەتی حاڵ بە طبیعەتی وکەڵێ مرۆڤی وەکو خۆمان هەمومان هەندێجار تەمەڵین هەندێجار قرارە مەسا ئیمشە بڕین بۆ ماڵی فلانە کەس لە خۆ تااقەتمان نییە نیو سەعات بیست دەقە بەسە لەوانە سەعاتێکی پێ بچێت بەڵام نازانی بەرهەمی ئەم ئیشەی کە ئەچی بۆیە ئەبێتە هۆی دروستکردنی گیانی کۆمەڵایەتی لە بین چیا لە بین تاکەکانە لە بینی ئایلەکانە لە بینی مناڵەکانتانە لە بینی بۆیە هەمیشە دەبێ بین مە کەسێک کە ئەڕا زەراعەتەکە ئەگەر نەزانێت بەرهەمی ئەم زەراعەتە بەرهەمی ئەم ئیش و شەونخونی و ماندووبوونەی چییە بە تاکیدی خۆی ماندوو ناکە بۆیە باسی سوودەکان و بەرهەمی کار بکە بەرهەمی ئەو ئیشە بکە کە ئیکەن وا لە ئیش و کارەکە بکە لای خەڵک گرنگ بێ لای خەڵ مهم بێ لای خەڵ پیرۆز بێ لای خەڵ باش بێ بیەنە بە چاوی خەت یعنی ئەگەر ویستی باسی چاکەی ئیشکەی بیەنە بە چاوی خۆت یەکێک کە سوال ئەک یکە لە بازارە دەست لە خەڵ پانەکاتەوە یاخود یەکێک کە پارە ئەبخشێ ئەم دوانە لە لای خوایەک وەکو یەک نین چ جای ئەوە لە ناو کۆمەلگایەکی بچووکی وەک ئێمە ئیشە بچووکەکان گرنگی گەورەیان هەیە هەندێک ئیشەیە زۆر بچووکە لەوانەیە مەسەلە بۆن منە ڕۆژی هە پێ هزار دینار پیاکەی بەڵام موهیمە لە سەرەتای لە کۆتایی مانگا ئەکاتە چەند موهیمە کە تۆ بەبێ ئیش دانەنیشتی موهیمە کە تۆ دەستی لە خەڵ پان نەکردۆتەوە موهیمە کە کاتێ مەسەرەخ بێنە بەرچوی خۆت قوتابیەک یەکێک لە قوتابیکی تر علم وەرەگری یعنی لە کاتی امتحانە بە کورتی داوای یارمەتی لێکە بەس بیەنە بەرچاوی خۆت یەکێک دائیمەن هەموو بنەمرەکانی بۆ نمونە ئەگەر لەسەر بیست بێویست دەویست دێنێ کەواتە ئێمە ئەوێ وا لە خەڵکەین کە بەرهەمی ئیشی لا پیرۆز بێت یاخود بڵێ حەزی لە چی بێ حەزی لە ئیش بێ خاڵی دووەم دوور کۆرۆ لە فەرمانی ڕاستەوخۆ چونکە هیچ کەس پێی خۆش نییە فەرمانی بەسەر دابکەیت لە جیاتی ئەوەی بڵێ ئەوەک ئەو کارە بکە بڵێ چی دەڵێت ئەگەر پێکەوە ئەو کارە بکەیت وەرە با پێ حتا لە کاتی پەروەردەکردنی مناڵەکانمانە پێویستە هەندێ شت هەیە پێکەوە ئەنجامی بدەن یعنی ئەبێ سۆز و عاتیفەمان بەرامبەری بەو شێوازە بێت کە چۆن بتانی بچینە ناودڵیەوە و پێی بڵین چۆن پێ و چۆنە مەسەلە بۆن من جززی قڕا پێکەوە بخوێنین پێ و چۆنە ئەگەر پێکەوە کتێ بخوێنەوە پێ و چۆن ئەگەر بڵێ پیاسی بکەین فلانە شت باسکەین تەواتە تۆ ئەتێ شتێکی پێ بڵێ بەس بە ناڕاستەوخۆ لە جیاتی فەرماکرد بەسەر کەسەکە وای لێ بکە خۆی فەرمان بەسەر خۆیکە واتە خۆی بێتە مراقبی خۆی بۆچی بۆ چاکردن خاڵی سێهەم چۆن وا لە خەڵکی دەکەیت ئەو بکەن کە تۆ دەتەوێت کارەکە بکە بە پێشبڕکێ لە ناو خەڵکە یعنی محاولەکە چونکە خەڵک لە ئیمتیازە تااقەت و توانای چیە بەرزە بێتەوە وزەکانی بەکاردێنێ لە ئیمتیاز حتا ئیمتیازێکی معنەوی بێت چەند خۆشە مەسەلە بۆن منە لە یعنی جاران لە قوتابخانەکانە ئەو کەسەی کە یەکەم بوو لە پۆلەکانە ئێنەناوە دەرەهم پێنجشەمانێک بۆ پێنجشەمەی داهاتوو ئەو منافەسە هەڵ حەزەکرا هەفتەیەکی کەشتی بێ یەکی کەی وەکەڵێ بهێنایەتە دەرەوە چاکتر بە بۆیە هەر کاتێ ئەو بابەتت ئەو پرۆژێت ئەو ئیشەت ئەو کارت کرد بە پێشبڕکێ لە نێوانان ئەو کارە منافەسە دروستە بێ و بە تاکیدی لە نێوان هەمویانە حتا ئەتوانی شتێکی بەسییت بێ ئەو شتە بەسیتە بۆ نمونە ڕۆژی ئیجازە تا دەبێت ڕۆژی هاوکاری تەکەم اینجا پلە و خەڵاتەکان مححاولەکە چی بکە بگۆڕە هەموو جارێ بە هەرەوە نەبێ کاکە ئەم جارە هەر کەسێک مەسەر فلانە پرۆژە یا فلانە لای حوک خۆی جەبەجەکە ڕۆژێ جازێ دەمێ ئەکرێ بۆ جاری داهات و بابەتەکە بگرین بە شتێکی مادی بە شتێکی معنەوی تر یا مەسەر سپاسەکە کە بۆی بەرزەکەیت بۆ ئەو ئۆرگانیکە خۆی کە ئیشبیەکە خاڵی عنی لە مەسئلەی پێش بڕکێکا باسیکەین ئەویش ئەوەیە هەمیشە ئەنجامەکەی هەڵبواسە بۆ ئەوەی هەم گومانی خەڵ لە خۆ دوورکەیتەوە و هەم خەڵکی بزانێ هەم یەکەمەکە بزانێ و هەم کەم تەرخەمەکەش بزانێ خاڵی چوار هەم کە ضرورە بیزانین ئەویش ئەوەیە سزا مەدە لەسەر هەڵە بەڵکو پاداشتی چی بکەین پاداشتی کۆشش کاران بکەین هەر کەس هەوڵیدا وەکو لە فقهایە هەر کەس فق و شەرع هەیە هەر کەس هەوڵی دا و هەڵی کردەوە چاکێکی بۆ دەرزچکە وزە و توانا و عقلیف صرف کردووە بەڵام کەسێک هەوڵی دا و ئیسابەی کرد و وەڵە پێکای ئەوە دوو چاکەی بۆیە کەواتە ئەگەر کاتێک کە کەسێ هەوڵ ئەدا شعرێ لەبەرەکە کەسێ هەوڵدا پرۆژەیە جێبەجە بکە کەسێ هەوڵەدا مەسەرە بۆن منە لای حەی ئۆرگانێکت بۆ بنووسی ئەکرێنەی پێکابێ ئەکرێ سەرکەوتونە وێتەیە بەڵام مهم ئەوەیە هەوڵ وزە و توانای خۆی خستۆتە کار بۆ ئەوەی چی بێ بۆ ئەوەی بگاتە نەتیجە بۆیە دوو چاکەی بۆ ئەنۆسرێ اینجا هەڵە لە کاتی محاوەرەدا مافی پاداشتی هەیە چونکە کاتێک کە ئەبینی تۆ هەڵەیەکی کردووە بەڵام هەڵە لە کوێ بووە لە کاتی ئیشکردنا بووە بۆیە ئەڵێن ئەو کەسەی کە زۆر ئیشەکە ئەکری ئەکرێکی بێ هەڵی زۆر بێت بەس ئەو کەسەی کە دانیشتۆ لە شوێنی خۆیان لە شوێنی خۆی ناجوڵێ حتا ئەگەر جلەکانیشی پینە و پەڕۆی پێ بکەس نایبینێ چ جای ئەوە ئەگەر کەم تەرخەمی تری هەبێ کەواتە لە کاتی هەڵەکردنا عیبی خەڵکە کەگەردە دەر چونکە لە شتێکی عملیایە کۆمەڵی حاڵەتی کۆمەڵێ وکڵێ کردەوە کۆمەڵێ کەمتەرخەمی کۆمەڵە شت یعنی کەمتەرخەمی لەوانەیە هەندێکی دەسەڵات و قدرەتی ئەمانە بێ خراپترین یاسا لە کاردا یاسای سزایە چونکە بۆ یاسای سزا والێ ئەک ئیبدا نامێنێ بۆ یەک وا لە خەڵکەکە ئەکاڵە کاکە لای حەچی بۆ نووسیم بەزەوەکەم بەس کە کاتێ هاتی هاندانە کرد بۆ ئەو کەسەی کە ئیبداعی کردۆ لە بوارەکەی خۆیان بۆ جاری داهات و لە جاتی مبدعەکە ئەبێ بە سێ مبدع لە جاتی چوارە ئەبێ بە پێنج کەواتە ئەبێ ئێمە یاسای سزا لاببەین لە یاس لە مێشکمانە و لە مێشکمانە وکەڵە لە قاموسی مێشکمانە بیسڕینەوە خاڵێکی وا لە وا بکە ڕاستکردنەوەی هەڵەکان ئاسان دەبکەێت کاتێک کە دەفرێ هەڵەیەکی کردو لە شوێنەکە لە پرۆژەکە وای لێ بکەرە ئەز و ئاسمانی بەسەرا بڕۆخێنی وای لێ بکەرە زۆر ئاسان بێ حەل و چارەسەرەکەی زۆر زۆر ئاسان بێت. بیسەرانی خۆشەویست حەڵلقەی دووەم کۆتایی پێهات لە بابەتی هوەری هەڵسو کەوتن لەگەڵ خەڵکە هەندێکی تری ماوە انشاءڵە لە حڵلقەکانی ترا پێکەوە گوێبیستی ئەبین لە کۆتاییدا بەخوای گەورەتان ئەسپێرم خواتان لەگەڵ